نوری نەمر هەموو نەخۆشیێک چارەسەری هەیە لە فەرمودەیەکدا کە ئیمامی بخاری ڕەحمەدی خی لێبێ ڕیواەتی کردووە پێغەمبەری پێشەوامان سەڵ الله عليه وسلم دەفەرموێ ما انزل اللە داء الا انزل بە شفاء. خوای گەورە نەخۆشێکی نەناردووە کە بە دوایدا چارەسەرێکیشی بۆ بەدی نەهێنابێ واتە چەند جۆری نەخۆشی هەبێ بە دڵنیاییەوە خوای گەورە سبحانە وتەعاالە شێوازی چارەسەر و تیماریکردنیشی بۆ دروست کردووە ئەمەکیترین و گشتگیرترین و تەیەک لە دنیای پزیشکیدا و لە ڕووگەی هاندانی زانستخوازیەوە تا ئەمڕۆ وترابێ دەبێ ئەم فەرمایشتەی پێغەمبەری خوا بێت ئەمە ئەوە دەگەێنێ کە ئەگەر نەخۆشیەک هەبێت بێگومان چارەسەرەکەیشی هەیە کەوابێ ڕۆژێک لە ڕۆژان بە پشتیوانی و کۆمەکی پەروەردیگار بە حەتمی دەتوانرێت دەرمانی هەموو دەردەکان بدۆزرێتەوە ڕیواەتێکی تری فەرموودەکە بەم جۆرەیە لکل دائین دوا هەموو دەردێک دەرمانی هەیە لە فەرمودەیەکی دیکەشدا هاتووە کە تداووا فإن الله عز وجل لم يضع داء إلا وضع له دواء غير داء واحد الهرم ئاگدار بن کەم تەرخەمی نەکەن لە تیمارکردندا خی گەورە دەردێکی نردبێ ئەوە بە دڵنیاییەوە بە دوایدا ڕێگە چارەیشی پیشانداوە تەنها یەک نەخۆشی هەیە چارەسەری نەبێ ئەویش پیربوونە خۆ ئەگەر ڕێگە چارەی درێژکردنەوەی ژیانیش بدۆزنەوە یاخود بۆ ماوەیەکی کاتی تەمەنی مرۆڤەکان لە ئاستێکی دیاریکراویشدا بوەستێنن بگرە ئەگەر مردنیش دوا بخەن ئەوە دیسان دەستەوەسان دەبن لەوەی کە گەشتی تەقدیرکراوی قافڵەی مرۆڤایەتی بوەستێنن ئەو ڕێگایی کە لە جیهانی ڕۆحەوە دەست پێ دەکات و بە قۆناغی منداڵی و لاوی و پیریدا گوزەر دەکا و سەرەنجام بە گۆڕدا تێپەڕ دەبێ و لەوێشەوە تا حەشر درێژ دەبێتەوە پاشان بەردەوام دەبێت تاکو لە بەهەشت یان لە دۆزەخ کۆتایی پێدێت بەرگرتنیش بەم ڕێگایە هەرگیز ممکن نییە ئەوەتا مرۆڤەکان دێنە دنیاوە و گەورە دەبن و پاشان پیر دەبن لە پاش پیربوونیشیان دەمرن ئیتر جگە لەمە هەموو دەرد و نەخۆشیەکانی تر چارەیان هەیە ئەوەندە بەسە کە توێژینەوە بکرێ و بدۆزرێتەوە فەخری کائینات عەلەیهی سەڵاتی وەسەلام بەم دەربڕینە و هاوشێوەکانی ئەمە تەواوی مرۆڤایەتی بۆ توێژینەوەی زانستی هان دەدات و بانگهێشتی سەرجەم زانایان و لێکۆڵەرەوان و تێگرای ئەو ملهمونەش دەکات کە بەهرەمەندی ئیلهامن بۆ گەڕان بە دوای چارەسەردا. بەشێک لە بودجەکانتان تەرخان بکەن بۆ بنیادنانی ناوەندی توێژینەوەی زانستی تاوەکو ئەو مەنزڵەی دەگاتە کەناری مردن بڕۆن و هەر چۆنێک بووە ئەو گۆڕەپانە فراوانەی کە تا ئەو سنوورە درێژ دەبێتەوە بیخەنە ژێر کۆنتترۆڵی خۆتانەوە جاخۆ قورآانی پیرۆزیش هەردەم ڕێنماییەکانی لەم بوارەدا چڕ کردوێتەوە ئەوە تا کاتێک تاسە و خولیای زانستخوازی لە مرۆڤەکاندا دەبزوێنێت معزیزەی پێغەمبەرانیان دەخاتە پێشچاو بە خستنە ڕووی ئەو معزیزانەش ئەو کۆتا سنوور و دوایمین مەنزڵە دیاری دەکات کە لێکۆڵینەوە و دۆزینەوەکان پێی دەگەن بەڵێ جا هەروەک چۆن پێغەمبەران عليهەیهی سەڵاتی وەسەسلام لە ڕۆحیانەت و ژیانی معنەوی دابوونە ڕابەر و پێشەوای مرۆڤایەتی و لە ڕێگا خوار و خێچەکانەوە بەرەو کەناری ڕاست و سەلامەتەکان ئاراستەیان کردن هەر بەو شێوەیەش لە زانستە ئەزمونونیەکاندا واتە لەو زانستانشدا کەمایی ڕۆشنایی عقل و ژیرین ڕێبەرایەتیکردنی گرۆی ئادەمیزادیان گرتە ئەستۆ و هەر یەکێکیان وەک شارەزا و پسپۆری بوارێک پێشیان کەوتن و ڕێگەیان پیشاندان هەر بۆیە دەتوانین بڵین مرۆڤایەتی کلیلی سەررجەم پێشکەوتنە مادی و معنەویەکانی لە پێغەمبەرانەوە وەرگتووە بەڵێ مەبەست لە باسکردنی معجززەی پێغەمبەران لە قورآاندا لە پێناو هاندان و تاسە بزوێنی ئێمەی مرۆڤە بۆ گەیشتن بەو سنوورەی معجززەکان کە ڕێگەمان دراوە پێی بگەین بۆ نمونە حەزرەتی مەسیح بە ئیزنی خوا مردووی زیندوو کردووەتەوە قورآانی پیرۆزیش ئەمەمان بۆ دەگێڕێتەوە بەڵام دەبێت ئەوە بزانین کە ئەوە کۆتا سنوورە و پێشکەوتنی مرۆڤ لەو ئاستەدا کۆتایی دێ بۆچی آخر چونکە لەوێدا کارە ئاساییەکان تەواو دەبن و ئیتر لەو دی و ئەو سنوورەوە کارە دەرئاساکان دەست پێ دەکەن توانستی ئادەمیزاد و ئەو کارانەش کە بە ئیرادەی مرۆڤ دەتوانرێ بکرێن ناتوانن لە چوارچەوەی یاسا فیتریەکان ئەو یاسا باوانەی لە گەردووندا بەکاردێن بترازێنن بەڵێ داهێنانە سەرسوڕهێن و ناوازەکانی زانست و تەکنەلۆژیا بگەنە هەر ئاستێک هێشتا کۆڵەوارن لەوەی سنوورەکانی پەرج و تێپەڕ بکەن ئەمەش دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ئەو سنوورانە کایە و گۆڕەپانی ئەمبیایی ئەیزامن و تا ئەبدی شەروا دەمێنەوە بەڵێ ئەوە تەنها پێغەمبەرانن کە دەتوانن لەو کایەدا بجوڵێنەوە ئیتر لەم دیوی ئەمەوە و تا ئەو سنوورەی معجیزەکان دەست پێ دەکەن پێشکەوتن و قۆناغبڕی ئادەمیزاد هەموو کات ممکنە جاخۆ هەموو ئەو هاندانانەش هەر لەبەر ئەمەیە ئیترەوە تا دەبینی قورآانی پیرۆز بە ماجیزەکەی حەزرەتی مەسیح عليهەی سەلات وەسەسلام گیانی شەوق و تاسە دەکا بە بەرماندا و پێمان دەڵێ ڕێگاکانی چارەسەر و هەتوان هەتا سنوورەکانی مردن کراون تەنانەت ئەو نەخۆشیانەش کە تا ئێستا چارەسەریان بۆ نەدۆزراوەتەوە وەک شێرپەنجەوایدز چارەیەکیان هەر هەیە بە دوایدا بگەڕێن و بیدۆزنەوە تەنانەت هەندێک لەو نەخۆشیانەی کە پێشتر وا دەبینران چارەسەریان نییە و ئەمڕۆ بە ئاسانی چارەسەر دەکرێن جاگەر چاکی هەوڵ و گەڕانی لێبکەن بەلادا ئەوا چارەسەری ئەو نەخۆشیانەش دەدۆزنەوە هەروەها و معجززەیەش کە بەدەستی حەزرەتی موسا عليهەی سەلات وەسەلام پێشکەشی مرۆڤایەتی کرا ئەو وانەیەمان فێر دەکا کە دەتوانرێ بێگیانەکان ڕام بکرێن بۆ بەجێهێنانی کۆمەڵە ئەرک و فەرمانێک بەڵێ لەم سەردەمەدا ئەم دەرگایە خراوەتە سەرپشت بەڵام نە ئەمڕۆ و نەسبینێش هەرگیز مرۆڤ ناتوانێت گۆچانەکەی دەستی فڕێبدات و لەسەر شێوەی مارێکی ڕاستەقینەدا بیبینێت چونکە ئەوە ڕووداوێکە لە دنیای کارە دەرئاساکاندا بەڕێوە دەچێت ئەوەش کە لە توانای ئێمەی ئادەمی زاددایە تەنها ئەو شتانەیە کە لە چوارچەوەی یاساباوەکانی گردووندا خۆیان دەبینەوە جێ خۆیەتی لێرەدا باسێک لە قورآانی پیرۆزیش بکەین ئەو قورآانی کە معزیزەیەکی بێوێنەیە و هیچ توانستێک پێی ناگاتەوە بەڵێ قڕانی پیرۆز هەر لە سەرتاوە تا کۆتایی دوایەمی ناسۆی هزری ئەدەبیە و پێگەیشتنەوەی مەحاڵە ئەو وتە و داڕشتنە وێژەیانەی کە لە بەرزترین ئاستی ئەدەبی و هۆنینەوەدان و ئەو دەربڕینانەش کە مرۆڤەکانیان ڕاپێکی دوای خۆیان کردووە ڕۆژێک دێت تا بەر دەرگای قورآانی پیرۆز نزیک دەبنەوە بەڵام ئیتر لەوێدا هەروەک لە بید دەگەنە ئاسۆی سەرسامبوون و دەچەخن چونکە قورآانی پیرۆز معزیزەیەکی ناوازەیە لە گفتاردا جا بۆیە گفتار و ئاخاوتنە مرۆییەکان هەر چەندێکیش قەشەنگ و کاریگەر بن هێشتا لە چوارچێوەی کاروبارە باو و ئاساییەکان دەرناچن جا لەبەر ئەوەی ئەو بابەتە باسێکی تەواو جیاواز و سربەخۆیە ئەوە بێ ئەوەی ئاماژەشی بۆ بکەین دەستی لێ هەڵدەگرین و بەجێی دێهێڵین بۆ ئەو بەشەی تایبەتە بەم باسەوە هەروەک پێشتری ژاماژەمان پێدا معزیزەی پێغەمبەران عليهەیهی سەلات وەسەلام وەک بڵێی سنوورێکی دیاریکراو پێک دەهێنن و ئاسۆی زانستە ئادەمیەکان دەشکێنن لە هەمانکاتدا باسکرانیشیان لە قورآانی پیرۆزدا ئەرچی هاندان و تاسە جوڵاندنی مرۆڤەکان بەجێ دەهێنن ئیتر دوای ئەمە بۆ هەوڵ و کۆششی مرۆڤەکان بەجێ دەهێڵرێت پێویستە مرۆڤ هەوڵ بدات بگاتە ئەو خاڵە و لە بازنەی باو و ڕێسە ئاساییەکاندا هەموو شتێک تێی بکات و لە هەوڵی نزیکبوونەوە دابێت لە سنووری جیهانی دەراساکان بەڕادەیەک کە ئەگەر گریمان هەنگاوێکی تری لەم دی و ئەو سنوورەشەوەە بتوانێت بەو ئاسۆیانەدا گوزەر بکات کە بەروبوومی مەعجیزەکانی پیادا شۆڕ بوونەتەوە بۆ نمونە مرۆڤ لە گۆڕەپانی زانستی پزیشکیدا تا واستەی دەگاتە مردن دەتوانێت پێشکەوتن تۆمار بکات بەڵام کە دێتە سەر مردن ئەوە شتێکە چارەسەری نییە چونکە مردنیش هەروەک ژیان مەخلوقێکی خی گەورەیە ئایەتی خلق الموت والحیاة هەر ئەو خۆی مردن و ژیانی بەدی هێناوە ئاماژە بۆ ئەم حەقیقەتە دەکات بەڵێ مردن لە ناوچوون و داڕزان و کوژانەوە و هەڵوەشانەوە نییە بەڵکو بە ئەمر و ویستی پەروەردیگار بریتە لە وەرگرتنەوەی هەموو ئەو شتانەی کە تا ئەو ڕۆژە بە ئەمانەت ڕاستپاردەکرابوون ئیتر هاندەرانی زانستەکان هەر تا ئەم ڕادەیە دەبێت هەر بۆیە ئەو بەرپرسیارێتەی دەکەوێتە سەرشانی هەموو غیرەتمەندان و هیمەت بڵندان ئەوەیە کە گوێ بدەنە ئەم هاندانە و پشکی خۆیانی لێ وەربگرن و دوای توێژینەوە و هەڵسەنگاندن بیخەنە خزمەت و سوودی مرۆڤایەتیەوە پێغەمبەری سەروەرمان عليهەیهی سەلات وەسەلام سەبارەت بە زانستی پزیشکی بە تایبەتی دەربارەی هۆشیاری تەندروستی کە پزیشکی خۆپارێزی ناو دەبرێت چەندین فەرمودەی فەرمووە ئاشکرایە ئەم بابەتە پانتاییەکی فراوانی لە زانستی پزیشکی داگرتووە هەر دەشپێ وابێ چونکە گرنگترین شت ئەوەیە کە تاک لە نەخۆشکەوتن بپارێزرێت ئەمەش تا بڵی کارێکی ئاسانە بەڵام پاش توشبوون بە نەخۆشی چارەسەری زەحمت و گران دەبێت بۆیە پێغەمبەر سەڵ الله عليه وسلم لە سەرەتادا گرنگی بەم لایەنە داوە و ئەم بابەتە پزیشکی خۆپارێزی کردوەتە چەقی زۆرینەی ڕێنمایە پزیشکەکانی هیچ جێگەی سەرسوڕمان نییە کاتێک لە عستی سەعادتدا پزیشکەکان بە تایبەتی ئەوانەی لە دەرەوە دەهاتن بۆ مەدینەی منەوەرە کاریان دەستنەدەکەوت گرنگترین هۆکاری ئەمەش دەگەڕایەوە بۆ تەواو ڕەچاوکردنی ئەو دەستورانەی کە پێغەمبەری خوا لەم بارەیەوە داینابوون حەزرەتی ڕسول الله عليه سەلات وەسەسلام لەگەڵەوەشدا کە تەیب القلوب بوو و ساڕێژی دڵ و دەروونەکانی دەکرد لە هەمان کاتیشدا لە ڕووی جەستەییشەوە وەک بڵێ پزیشکی دەکرد و چەندان ڕێوشوێنی دەگرتە بەر لە پێناو پاراستی مرۆڤەکانی دەوروبەری لە هەموو دەردێکی مادی و مانەوی لەو سەردەمانەدا تاعون نەخۆشێکی سامناکی ئەوتۆ بوو کە نەدەتوانرا بەری پێ بگیرێ لەم سەردەمەی خۆماندا ئایدس چی بێت تاعونیش ئەو سەردەمە ئەوە بوو جا بۆیە یارانی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لە بەرامبەر ئەم نەخۆشیە ترسناکە زۆر هەستیار و خۆپارێز بوون چونکە سەروەرمان بەردەوام لەم پەتە ئاگاداری دەکردنەوە و هۆشیاری دەدانێ ئیترام کۆمەڵە نورانیە لە ناو خۆیاندا بە پاکژی و بێگەردی خۆیان دەژیان بەڵام هاوکات لەگەڵ هەڵمەتە سەربازیەکاندا بەرەو شام و ئەنتاکیا ئەوانیش تووشی ئەو پەتا کوشندەیە بوون کە لە ژینگەی پیس و پەتاسێنەکەی ڕۆمەکاندا هاتبوو ئاراوە پەتاکەی ئامواسیش پەتایەکی لەم جۆرە بوو کە بەهۆیەوە سێ هزار سەحابی لەو دەڤەرە شومەدا شەهید بوون لەو ڕۆژەدا ئەمینی ئومەت ئەبوو عبەیدەی جەڕاحیش لە نێو ئەوانەدا بوو کە لە ئامواز بوون ئەوە بۆ عبەیدەی کە حەزرەتی عمر چەندین ساڵ دواتر کاتێک بەهۆی پێکانەکەیەوە کەوتە سەرجێگا دەربارەی فەرمووی ئەگەر ئەبو عوبەیدە لە ژیاندا بوایە ئەوە ئەوم لە جێگای خۆم پێشنیاز دەکرد بۆ خەلافەت کاتێکی شاندی نەجرانیەکان هاتنە خزمەتی پێغەمبەر صلی الله عليه وسلم و داوایان لێکرد کە کەسێکی ئەمین و متمانە پێکراویان لەگەڵدا بنێرێ ڕووی مبارەکی کردە ئەبو عوبەیدە و فەرمووی هەڵسە لەگەڵیان بڕۆ بەڵێ ئەو ئەمینی ئومەت و یەکێک بوو لەو دەکەسەی مژدەی بەهشتیان پێدرا بوو ئیدی ئەم ڕۆژە ئەم سەحابیە بەڕێزەش لەو ناوچەیەدا بوو کە پەتای تاعون گیانی مرۆڤەکانی دروێنە دەکرد ئەم بەسەرهاتە لە ڕۆژەکانی خلافەتی حەزرەتی ئەمەردا ڕزای خوای لێ بێڕوویدا خەلیفەی پێغەمبەری خوا سەردانی ناوچە فەتحکراوەکانی دەکرد و لە نزیکەوە چاودێری پێشاتەکانی دەکرد نیازی بوو سەردانی ئامواسیش بکات بەڵام کاتێک بیستی پەتای تاعون لەو ناوچەیەدا بڵاو بووتەوە بڕیاری گەڕانەوەیدا لە بەرامبەر ئەم هەڵوێستەدا ئەبوو عبەیدە پێشی دەگرت و پێیوت ئەی عومەر مەگەر لە قەدەری خوا هەڵدەیت حەزرەتی عومەریش لە وەڵامدا فەرمووی بەڵێ لە قەدەری خواوە بەرەو قەدەری خوا هەڵدێم لە ڕاستیدا ئەمە ژێشێکە لە بەڵگەکانی فیراسەتی حەزرەتی عومەر داخۆ کارێکی دروستی کردبوو ئایا بە گەڕانەوەی پێکا بووی جا کاتێک حەزرەتی عومەر لە بیری ئەم گومانانەدا بوو عەبدوڕەحمانی کوڕی عوف گەیشت بەهانایەوە و ئەم فەرمودەیەی بۆ جێڕایەوە اذا سمعتم به بارض فلا تقدمو علیه واذا وقع بارض وانتم بها فلا تخرجو فرارا منه ئەگەر بیستان لە شوێنێکدا تاوم بڵاو بۆتەوە ئەوە نەکەن بچن بۆ ئەو شوێنە و ئەگەر لەو شوێنەی ئێوە لی بوون ئەم پەتایە سەری هەڵدا ئەوە لە تاو ئەوەی لی هەڵبێن مێنە دەرەوە تکا دەکەم ئایا ئەمە هەر ئەو ڕێو شوێنە نییە کە پزیشکی هاوچە رغناوی لێناوە پەرژینی تەندروستی جا هەروەک دەبینن چەندین سەدە لەمە و پێش پێغەمبەری خوا صلی الله و عليه وسلم ئەمەی فەرمووە و زانستی پزیشکی ئەمڕۆژ تەصدیقی دەکات و دەڵێ ڕاست فەرموو دەردی گولی و پەرژینی تەندروستی پێغەمبەری خوا صلی الله و عليه وسلم لە فەرمودەیەکدا کە هەردوو پێشەوە ئەحمەدی کوڕی حەنبەل و بخاری دەیگێڕنەوە دەفەرموێ فر من المجدوم کما تفر من الاسد هەر وەک لە شێر هەڵدێیت ئاواش لە کەسێک تووشی گولی بووبێت هەڵبێ ئەو دەربڕینە چوێنراوەی لە فەرموودە پیرۆزەکەدا هاتووە هیچ پەیوەندێکی نە بە میکرۆبی گولیەوە هەیە نە بەوەشەوە کە مرۆڤی گول لە شێر بچێت وەک هەندێک کەس وا گومان دەبن پێم وایە وەک زۆرێک مەسلەی تر ئەم لێکچواندنانە کۆمەڵە هەڵبەستراوێکن لەلایەن کەسانی ترەوە بەرهەم دەهێنرێن ئەگەرنا ڕەچاوکردنی نیاز و مەبەستێکی لەم جۆرە لە دەربڕینەکانی پێغەمبەری خوادا هەرگیز شایانی باس نییە نابێت ئەو هەڵهاتنەی لە فەرمودەکەدا ئاماژەی بۆ کراوەوا تێبگەین کە مەبەستی ئەوە بێت کابرا کەوشەکانی بخاتە بنباڵی و ڕابکە بەڵکو لەوانەیە پێغەمبەری پێشەوا سەڵ الله عليه وسلم لە ڕێگەی ئەم فەرموودەیەوە ئامۆژگاریمان بکات کە بەرەنگاری ئەو نەخۆشیە ببینەوە کە بە گولی ناودەبرێ و بە دوی ڕێگە چارەکانی خۆپارێزیدا بگەڕێ واتە ئەوەی ئامۆژگاری لەبارەوە کرا بریتە لە پەرژینی تەندروستی و جماندن دژی توشبوون بەو پەتایە جا مرۆڤەکان لە بابەتی ڕوبەڕووبوونەوەی شێردا چەند هەستیاری بنوێنن پێویستە لە بەرامبەر گولیشەوە ئەوەندە وریا و هەستیار بن چونکە سرجەم گفتارەکانی پێغەمبەری خوا دارای ڕەهند و قوڵاییەکی تایبەتن بەڵێ بە هەوڵ و کۆششێکی زۆر جددی نەبێت مرۆڤ ناتوانێت دەرچی حەقیقەتی فەرمایشتەکانی ئەو زاتە بکات نوری نەمر.